شەهرەزاد وتی کوڕە پاشا چووە پاشکۆی کوڕە پاشای پەریان ئەو ڕۆژە تاوەکو نیوەشە و بەڕێوە بوون کوڕە پاشای پەریان لە کوڕە پاشای ئادەمی زادی پرسی پێت وایە چەندەمان ڕێگە بڕیوە کوڕە پاشای ئادەمی زاد وتی نازانم ئەوژوتی ڕێگەی ساڵێکمان بڕیوە کوڕە پاشای ئادەمی زاد خەمی لێ هاتووتی جا باشە من چۆن بگەمە وڵاتی خۆم کوڕی پاشای پەریان وتی ئەوە کێشەی تۆ نییە من لە چاو تروکانێکدا ئەت بەمە وڵاتی خۆت تۆ بیر لە چاکبوونەوەی خۆت بکەرەوە چاکبوونەوەکەشت لای من زۆر ئاسانە ئەم جاگەشتە زەویەکی سەوزی مێرگزار پڕ لە درەختی بەردار چەندین کۆشکی تیا بوو کوڕە پاشای پەریان چوە ناو چەند کۆشکێکانەوە تاکو و کچە زاوە بیان بینێ ئەو شارە پاشایەکی بە هەیبەتی هەبوو کوڕی پاشای پەریان کوڕی زاوای بردەوە ماڵی خۆیان ئەو ڕۆژە تاکو و نیوە شەو خزمەتی کوڕە پاشای ئادەمی زادیان کرد نیوە شەو سوار بوونەوە کەوتنە ڕێ تا گەشتنە زەویەکی ڕوتەنی وشک و ڕەش بەردەڕەشەکانی لەبەردی دۆزە خەچوون کوڕە پاشا پرسی ئەم دەشتە ناوی چییە؟ کوڕە پاشای پەریانوتی ناوی دەشتی دەهمایە شاپەری دووباڵ خاوەنێتی کەس ناوێرێ بچێتە ئەم دەشتەوە مەگەر خۆی ڕێ پێبدا لێرە بۆستە تا من ئەچم داوای لەکەم ڕێگامان بدا کوڕە پاشا وەستا ئەویش ڕۆشت و دوای سعاتێک گەڕایە و دەستیان کردەوە بە ڕۆشتن دوای ماوەیەک چوونە سەرکانیەک کە لە لاپاڵی کێوەڕەشدا بوو ئەمجا کوڕی شای پەریان وتی دەی دابەزە و بڕۆ لەو ئاوە بخۆرەوە ئەویش دابەزی و چوو لە ئاوی کانیەکەی خواردەوە دەم و دەست بووە بە کوڕەکەی جاران کوڕە پاشا هێندە دڵخۆش بوو هەرمە پرسە ئەم جاپرسی برام کانێ ناوی چییە ئەیژوتی ئەمە ناوی کانی ژنانە هەر ژنێک ئاوی لێ بخواتەوە دەمون دەست ئەبێتە پیاو تۆش سوپاسی خوابکە کە ئاوا ڕزگار بوویت. ئەمجا کوڕی شای پەریان کوڕی شای ئادەمیزادی گەیاندە ماڵ دەستیان کرد بە نان خواردن نیوەشە و کوڕی شای پەریان لی پرسی حەزەکەیت هەر ئەم شەو بچی تۆماڵی خۆتان ئەوێژوتی زۆر ئەمجا کوڕی شای پەریان کۆیلەیەکی ڕەشی بان کرد و ڕایس پارت هەر ئێستا ئەم لاوە ئەگەێنیتەوە ماڵی مامی لە وڵاتی خۆیان نابێ خۆری بەیانی لی بدا تەنیا لە وڵاتی خۆی دانەبێ کۆیلە دێوەڕەشەکە ناوی ڕاجز بوو هاتووتی بە چاوان کە کوڕە پاشە ئەو دێوەی بینی سەری سوورما ئەمجا کوڕی شای پەریانوتی سواری ملی ئەم دێوە ببە و چاوانت بنوقێنە ئەویش بە قسەی کرد بەرەبەیان دێوە کە کوڕە پاشاکەی دابەزانوتی چاوانت بکەوە وتی ئەمە ماڵی مامەتە ئەمجا لێیدا و ڕۆیشت کوڕە هێندە ماندووی سەفەرەکەی بوو لە سربانی کۆشکەکەی مامی لێ نووست کە خۆروبان گەرم بوو بە هەورەبان داهاتە خوارەوە یەکەم کەس مامی بینی ئەم لاولای ماچ کردوتی خەڵکی لە دەرگاوە دێنە میوانیمان کەچی تۆ لە ئاسمانەوە باریت ئەم جا دانیشتوانی کۆشک بەخێریان هێنا فەرمان دەرکرا هەموو لە کوچە و سەر کۆڵانێک خواردن کرا خەڵک بۆ خواردن بانکرا ئاهەنگ مانگێک سەرومڕ بوو تێیدا بووک بۆ زاوا گوازرایەوە کوڕەمامی هێندەی ئیرەی برد دڵی تەقیومرد ئەم جا کاروان بەرە و ماڵە باوانی زاوای نوێ بەڕێخرا جیازی بووکەی لەگەڵ برا کەنیزەکە کەوتی ئاوا خوا کێشەی کوڕەوەزیری بۆ چارەسەر کرد خوابکە تۆیش فەرمانەکەت بەجێ بێنی و وەزیرە فێڵبازەکان بە دەردی ئەو وەزیرە بەرتیل خۆرە بچێ هەر لەوێدا پاشاوتی بێخەم بە کوڕەکەم لە سێدارە دەم کەنیزەکەکە هاتە دەرەوە بە دوای دا وەزیری چوارەم چوە ژوورەوە بۆ لای پاشا کڕنوشی بۆ برد کە پاشا ڕێی پێداوتی گەورم لەم فەرمانە شاهانە بە پەلەمە بە پیاوی ژیر هەمیشە بیر لە ئەنجامی کاری خۆیەکاتەوە پێشینان و تویان هەر کەس لە کاری ڕانەمێنێ کاڵک بە ئەژنۆشکێنێ باوەکو ئەو کابرایەت لێنەیە کە ژنەکەی فێڵی لێکرد پاشا پرسی ئەوە چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایە وەزیر وتی گەورم لەبارەی مەکری ژنانەوە ژێرنەوە کابرایەک بە شمشێرێکی ڕووتەوە لە سەرسەری پاشایەک ئەوەستێ ئەم پیاوە حەزی لە کەنیزەکێکی پاشا کردبوو ڕۆژێکیان بە مناڵی خزمەتکارێکیدا نامەیەک ئەنێرێ بۆ کەنیزەکەکە پێ ئەچێت و مناڵە ناگەڕێتەوە ناچار کابرا خۆی ئەڕواتە نهۆمی دۆم و لە دەرگای کەنیزەکەدا کەنیزەکەش پێشەوەی دەرگا بکاتەوە مناڵە هەڵەگرێت و لە پەنجەرەی ژوورەکەیدا ئەیشارێتەوە ئەمجا دەرگا لە کابرای شمشێر بەدەست دەکاتەوە لە کاتی قسەکردنیاندا کە لە دەرگا درێتەوە شمشێر بەدەست دەپرسیا خۆمە چێ بێ و لە دەرگادا کەنیزەکەکە ئەڵێ ئەمە مێردەکەمە کابرای شمشێر بەدەزەڵێ ئاسانە ئێستا دەرگاکەمەوە کە هاتە ژوور تۆ دەست بکە بە جنێودان بە من ئەمجا بڕۆ دەرەوە کابرایش بە قسەی کرد کە مێردەکە هاتە ژوورەوە خەزێنەداری دەوڵەتی بینی و شمشێرێکی ڕوت بەدەستیەوە جنێو بە ژنەکەیدا ئەمجا لێی داوڕۆشت دواتر مێردەکە پرسی ئەرێ ژنەکە ئەمە چی بوو؟ ئەژنەی مەکرباز وتی پێش هاتنەوەی تۆ مناڵێک بە هەناسە بڕکێ و بەڕاکردن هات و خۆیدا بەسەر دەست و پێمدا وتی بە قوربانت بم لە کوشتن ڕزگارم کە یەکێک شوێنم کەوتووە بە شمشێرێکی ڕوتەوە ئەیەوێت بم کوژێ منیش مناڵم لێ شاردەوە ئەوە بوو ئەم کابرایی بینیت بۆم هاتە ژوورەوە ئەو هەموو جنێوەی دا بەخوا گەر لە کاتی خۆیدا پەیدا نەبوویتایە بەو شمشێرە سەری لە لەشم جیا کردەوە یاخوا بەخێر بێتەوە مێردەی دڵپاکی ژووتی خوا پاداشتی خێرت بداتەوە خێرێکی باشت دەستکەوتووە ئەمجا پاشاگیان کابرای شمشێر بەدەست لە ترسی حیای خۆی نەویست شوورەی بڕوە بۆیە کۆڵی لە ژنەکەدا کەنیزەکەیش بە دیار چاوی مێردەکەی و بانگی مناڵی کردوتی وەرە کوڕم مەترسە چووە دەرەوە کابرایشم شێر بەدەستی بان کردوتی براکەم لەخوا بترسە ئەوەش مناڵەکە بیبە پاشا بە وەزیری وت بڕۆ بێخەم بە کوڕەکەم لە سێدارە نادەم کە وەزیر هاتە دەرەوە دیسان کەنیزەکە مەکربازەکە چوە لای پاشا کڕنۆشی بۆ برد دەستی بە قسەکردن کردوتی ئەی پاشای مەزن لەو دیو دەرگاوە گوێم لێ بوو ئەو وەزیرە منی بە مەکربازدانا بۆیە بڕیارم داوە گەر تۆڵم لە کوڕەکەت نەسەنیت پیاڵێک ژەهر ئەخۆمەوە بۆ ئەوەی تاکو لە ژیان دابیت خوێنی منت لە گردن بێ ویژدانت ئازارت بدا ئەمجا دەستی کردە گریان و هەنسکدان ئەم وەزیرانە من بە مەکرباز دانێن کەچی خۆشیان تابڵێ فێڵبازن ئەمجا زۆر بە تاس و قەوەتی خۆزگە بەسەرهاتی کەنیزەک و زێڕنگەرەکەم بۆ ئەگیڕایتەوە پاشا پرسی ئەو بەسەرهاتە چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو زێڕنگەرێک بووە زۆری حەز لە خواردنەوە وێنە بووە ڕۆژێکیان ئەچێتە سەردانی هاواریەکی کە سەیری وێنەیەکی سەر دیوارەکەکە وێنەی ژنێکی زۆر جوانە کە هەرگیز وێنەی واجوان و سەرسڕهێنەری نەدی بوو ڕووی کردە خانەخوێوتی خۆزگەم زانی ئەم کیژەی لەکوێ دیوە خانەخوێژوتی کوڕە براکەم کێ ئەڵێت ئەم وێنەیە لە ئەندێشەی خۆیەوە نەیهێناوە زێڕنگەر عاشقی وێنەکە بوو لە خانەخوێی پرسی وێنە کێشەکەی ناسی ئەیژوتی بەڵێ کە بردی بۆ لای پیانوتن وێنە کێشەکە سەفەری کردووە ماوەیەک زەرنگەر چاوەڕێی کرد دوایی چووە و لی پرسی وێنە کێژوتی براکەم ئەوە وێنەی کیژێکی گۆرانی بێژی ناسراوە ئاهەنگی وەزیران و گەورە پیاوان سازەکات و لە وڵاتی هندستان نیشتەجێە زێڕنگەر وتی عاشقی بووم و خۆم ئەگەێنمە هندستان وێنە کێژوتی کاکە گیان چی تۆگەێنێتە هندستان تۆیەک لە وڵاتی فاس و کیژێک لە وڵاتی هند زێڕنگەر گەڕایە و ماڵ لە چەند ڕۆژێکدا خۆی ئامادە کرد و سەفەری کرد بەرەو هندستان دوای ماوەیەکی زۆر ماندووبوونێکی فرەگەیشت دوای چەند ڕۆژێک چووە ناو بازاڕ کەمێ گەڕا ئەمجا چووە دووکانی عتارێک لی پرسی پاشاکەتان چۆنە لەگەڵتان کابرای عتاروتی پاشایەکی تابڵی زیرەک و دانا و دادپەروەر و بە بەزەی بەرامبەر هاوڵاتیانی زۆریش ڕقی لە حسی حربازە ئیتر ژن بێیان پیاو بکەونە بەردەستی ڕەوانەی ئەو بیرە قوڵەی دەرەوەی شاریانەکات و بەریان ئەداتە ناویەوە ئەم جا زێڕنگەر هەواڵی وەزیرەکانی پرسی عەتارەکەش کەوتە قسەکردن لەسەر یەکەیەکەی وەزیرەکان تا گەشتنە سەر باسی کیژە گۆرانی بێژی وەزیران وتی ئەم کیژە گۆرانی بێژ لای فلانە وەزیریانە زێڕنگەر بەدڵی خۆشەو لە دووکانەکەی هاتە دەرەوە ئەمجا چەند ڕۆژێک کەوتە بیرکردنەوە بۆ دانانی پیلانێک تاکو ئەو کەنیزەکەی دەست بکەوێت دواتر دوای هەوڵێکی زۆر توانی کۆمەڵێک دز ببینێ لەگەڵیان ڕێکەوت و پارەی پێبەخشین کە بیان باتە سەرماڵی ئەو وەزیرەی کچە گۆرانی بێژی تابوو ئەو کۆمەڵە دزە لە شەوێکی باوباران و بۆرفدا چوونە سەرماڵی وەزیرەکە گەیشتە هۆڵێکی گەورە چەند چرپەیەکیان بینی کە بە قوماشی ئاوریشم ڕازابوونەوە هەر نوێنی نووستنێک چرپاکەی مۆمدانێک بە ژوور سەریەوە بوو مۆمەکی تێدا بە داگیرساوی دانرا بوو زێڕنگەر سەرنجیدا لە نێو ئەو هەموو چرپێ و شوێنی نووستنەدا چرپەیەک بوو لەسەر سەکۆیەک دانرا بوو کە لە بەردی مەڕمەڕ دروستکرا بوو لای پێکانیەوە مۆمدانێ بوو لە نوێنی هەمویان ڕازاوەتر بوو تێگەیشت ئەوە نێچیرەکەی خۆیەتی چووە ژوور سەری چەقۆیەکی تیژی بەدەستەوە بوو کیژە کە زەڕەنگەری بە چەقۆیەکەوە لە ژوور سەری بینی زۆر ترسا لە دڵی خۆیاوتی ئەمە دزە زێڕەکانی خۆمی خەمە بەردەست نامکوژێ بۆیە سندوقی زێڕ و زیوەکەی خستە بەردەستی زێڕەنگەر وتی هەرچیەک ئەبەی بۆ خۆت مەمکوژە چونکە دوایی پەشیمان ئەبیتەوە ئەمجا زەڕنگەر فەرمانی دا بە دزەکان کە زێڕ و زیوی کەنیزەکان بن و بڕۆن خۆشی چەقۆکەی هێنا سەرشانی کەنیزەکە برینداری کرد و سندوقەکەی برد و ڕۆیشت شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کەنیزەکە مەکربازەکە وتی گەورم زێڕنگەر ڕۆژی دواتر سندوقی زێڕ و زیوەی هەڵگرت و چووە سەرای حکومڕان داوای کرد ڕێگەی پێبدەن بچێتە لای پاشا کە چووە ژوورە و کڕنوشی بۆ برد و نزای پایەداربوونی بۆ کردوتی گەورم من کابرایەکی خەڵکی خۆراسانم ئارەزوم سەفەر و گەڕۆکیە دوێن ئێوارێکی درەنگ گەشتمە بەر دەواازەی دیواری بازنەی شار داخرابوون ناچار منیش ئەو شەوە لەبەر دەواازەکە و لە دەرەوەی شار لی خەوتم بەرەبەیان کۆمەڵێک کەنیزەک هاتنە سرم یەکێکیان نوکە شەقێکی تێڵدام کە چاوانم کردەوە چی ببینم یاخوا دژمنەکەشت نەیبینێ کۆمەڵێ ژنی جوان هەریەکەیان سواری گەسکێک بوو تێگەشتم ئەمانە ساحرن منیش بە چەقۆ پەلاماری ئەوەمدا کە شەقەکەی تێ هەڵدام و چەقۆکەم لێداوەشاندەوە دام لە شانی ڕاستی و خوێنی پێدا هاتە خوارەوە ئیدیدایان لە گسکەکانیان و فڕین و لە بەرچاومون بوون بریندارەکان ئەم سندوقەی لێکەوتە خوارەوە منیش خەڵکی ئەم شارە نیم تەماعیشم لەم زێڕ و زیوەدا نیە چونکە خواناسم و پژ لە دنیا جا ئەمەش سنوقەکەیە فەرموو. پاشایش دەست خۆشی لێ کرد. زێڕینگەرەکەیش کڕنوشی بۆ بردە و هاتە دەر لێی دا و ڕۆیشت. پاشایش سندوقەکەی کردەوە ملوانکە و بازنگ و پاوانە زێڕەکانی ئەم دیو ئەو دیو کرد. پارچەیەکیانی ناسیەوە پاسەوانەکەی بەردەرگای بانگ کردووتی بڕۆ فلان وەزیرم بۆ بانگ بکە دوای کەمێک وەزیر چووە بەردەم پاشا و کڕنوشی بۆ بردووتی فەرم و گەورم پاشا لی پرسیەم زنجیرە زێڕە ئەوە نییە کە من بە دیاری داما کیژە گۆرانی بێژەکەی تۆ وەزیری ژووتی بەڵێ قوربان پاشا فەرمانی پێدا دە هەر ئێستا بچۆ ئەو کیژە گۆرانی بێژەم بۆ بێنە با زێڕەکەی بدەمەوە بەخۆی وەزیر بە دڵێکی خۆشەوە گەڕایەوە کۆشکەکەی خۆی و کیژە گۆرانی بێژەی هەر ئەو ڕۆژە لە بەردەم پاشادا ئامادەکرد ئەم جا پاشا بە وەزیری وت سەیری سەرشانی ڕاستی بکە بزانە بریندارە وەزیر کە سەیری کردوتی بەڵێ گەورم بریندارە ئەم جا هەر لەوێدا فەرمانی شاهانەی بۆ دەرکرد کە ساحیرە ئەبێت ببرێت و بربدرێتەوە بیرەکەی کەنار شار پاسەوانان کیژەی گۆرانی بێژیان گرت و بردیان فەرمانی شاهانەکەی بەسەردا بسەپێنن لەو لایشەوە کابرای زێڕنگەر بەدڵێکی خۆشەوە چوو ئەو خانی کە تێیدا نیشتەجێ بوو ئەو شەوە لێ نووست بۆ ڕۆژی دواتر هزار دیناری لە تورەکێکی پارەخست و هەندێ خواردنی برد و چووە دەرەوە شار بۆ لای بیرەکە سلاوی کابرایی پاسەوانی کرد و خواردنەکەی دانا و قۆڵی لێ هەڵکرد و فەرمووی لە پاسەوانی بیرەکە کرد دەستیان کرد بە خواردن کە لێ بوونەوە زێڕنگەر بەڕوویەکی خۆشەوە ڕووی کردە پاسەوانی بیرەکەوتی زۆر حەزەکەم بە سەرهاتی خۆمت بۆ بجێڕمەوە پاسەوان وتی خۆ ئێرە چۆڵە و منیش هیچ ئیشێکم نیە فەرمو زێرەنگەر وتی خاڵە گیان من خەڵکی خوراسانم و لە وڵاتی فارسەوە هاتووم ئەوە چەند مانگە بەڕێوم تاکو گەشتمە ئەم وڵاتی هندەی ئێوە هۆی ئەم سەفرە دوور و درێژەیش عاشق بوونم بوو بە گۆرانی بێژی دەرباری وەزیرانی ئێوە زێڕنگەر بە دوور و درێژی بۆی جێڕایەوە کە چۆن کۆمەڵێ دزی بەکرێ گرت و چوونە سەرماڵی فلان وەزیر و چۆن سندوقە زێڕەکەی بردووە تەلای پاشا و فریوی داوە و چۆن فەرمانی شاهانەی پێ دەرکردو کە گوایە کیژە گۆرانی بێش ساحرەیە ئەمجاڕووی کردە پاسەوان وتی ئێستاش ئەزانم ئەو کیژە گۆرانی بێژە بمرێ سوودی بۆ تۆ نییە جابراکەم ئەگەر ڕێم بدەی بەم پەتە درێژە و کیژە گۆرانی بێژە دەربێنمە و لەگەڵ خۆم بیبەمەوە بۆ خوراسانی فارس تۆ سوودمەند دەبی ئەم جا تورەکە پارەکەی دەرهێناوتی هزار دیناری بەخشی تێدایە منیش لێرەوە بەرە وڵاتی خۆم ئەڕۆم و کەسێکی شارەکەی تۆ ئەم کیژە نابینێ تاکو خەبەرت لێبدا پاسەوان سەراسیمە بوو سەری لەم کارە سوورما ئەمجا هزار دیناری لێوەرگرت و کیژان دەرهێنایە و زەڕەنگەر لەگەڵ خۆی بردی ئەم جاکە نیزەکە مەکر بازە و پاشای وت گەورم بڕوان ئەو پیاوە چەند فێڵباز بوو وەزیرەکانی تۆش وەکو ئەو زێڕەنگەرن بە قسەیان مەکە لەو دنیا چۆن وەڵام ئەدەیتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێ. جارێکی تر پەشیمان بۆ وتی قسەی تۆیە منیش پەشیمان بوومەوە کوڕەکەم لە سێدارە دەم کەنیزەکە دیسان کڕنوشی بۆ برد ئەم جەهاتە دەرەوە وەزیری پێنجەم چوە ژوورە و کڕنوشی بۆ پاشا برد وتی گەورم خوا پایەدارت بکە پەلەمەکە لە بڕیارەکانتدا باوەکو ئەو کابرایەت لێنەیە شەهرەزاد جێڕایە وەزیر وتی ئەلێن کابراەک بۆ دەوڵەمەند و خاوەن خان و بەرە و ڕیزە دوکان و ڕز و باف ژیانێکی زۆر بەختیارانە ژیاوە تەنیا کوڕێکی هەرزەکاری بووە دواتر کابرای دەوڵەمەند ئەمرێت و ئەو هەموو سامان و پارەیە بۆ ئەو کوڕی ئەمێنێتەوە کوڕەکەی بێ گوێدان و بیرکردنەوە کەوتە خەرجکردنی سامانی باوکی و تەخشان و پەخشانی ڕیزە دووکان و خان و بەرەکانی دوای ماوەی کەوتە فرۆشتنی کەنیزەک و کۆیلەکانی باوکی کار گەشتە ئەوەی هیچی بەدەستەوە نەما ناچار ئەچۆ گۆڕەپانی کرێکاران ڕۆژێکان پاڵی بە دیوارێکەوەدا بوو چاوەڕێی ئەوەیە کرد یەکێک بیبات و کاری پێ بکە تاکو بژێوی ئەو ڕۆژەی پەیدا بکە کابرای کات و سلاوی لێکرد ئەمیش وەڵامی دایە و پرسی ئاخۆ مامە پێشووتر منت ناسی بوو کابراوتی نەخێر کوڕم ئەم جا کوڕ لی پاڕاو کە بەڵکو و کارێکی بۆ بدۆزێتەوە کابراوتی کوڕەکەم هاتووم کارێکی زۆر ئاسانت پێ بکەم ئەویش ئەوەیە ئێمە دە پیرەمێردین لە خانیۆکدا پێویستمان بە کەسێکی وەکو تۆیە پەزێرایمان بکە جا پارێکی باششت ئەدەینێ جلوبەرگت لەسەر ئێمەیە لەگەڵ خواردندا کوڕە وتی بەسەر چاوان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. کوڕە بە دوایدا ئەمجا بە کوڕی وت دەی بەرگەکانت دابکەن و بچۆ ژوورەوە بەناترم و تووە بتشوە منیش ئەم بەرگە چڵکنە کۆنەشڕانت فرێدەم و ئەنێرم بەرگی نوێی جوانت بۆ بێنن پارەی دا بە ناترێک بەرگەکانی بەرێت و بەو درێژی و پانە دەستێ بەرگی نوێی گرانبەهای لەسەر بکرێتەوە و کۆنەکان فرێبدا ئەمجا بە بەرگی نوێ و کوڕە شوێن پیرەمێر کەوت و بەرەو ماڵ بوونەوە کە چوونە ژوورەوە کوڕە سێری حەوشە و باخەکەی کرد و کۆشکێکی نایاب زەوی و پێەکانی لە بەردی مەڕمەڕ بوو چەند هۆڵی گەورەی تابوو کە لە ناوڕاستی هەریەکەیاندا حەوز و فوارە هەبوو پەنجەرەکانیان ئەیڕوانی بەسەر باخەکەدا بولبول ئەیان خوێن بنمیچی ژوورەکان بە هێڵی زێڕین زەخرە فکرابوون پیرەمێت ئەو هۆڵانەی جێرا دواتر بردیە هۆڵێکەوە و لە ڕیزی پیراندا دانیشت هەردە پیرەمێردە ئەگریان کوڕە زۆری پێ سیر بوو ویستی بپرسێ بەڵام بیری کەوتەوە ئامۆژگاری کراوە هەرگیز نەپرسێت و نهێنی ماڵ بپارێزێ ئەمجا پیرە هەستایە و چوو سندوقێکی هێناو پێیوت کوڕە شیرینەکەم ئەم سندوقە بگرە سیهزار دیناری تایە بودجەی خەرجی ماڵەکەیە پێداویستەکانی ماڵ و پێداویستی خۆتی لێ بکڕە کە پارەکە تەواو بوو داوای پارەی تر بکە کوڕەش چەندین شەو ڕۆژ لەو پارەی خەرج کرد ڕۆژێکان پیرەمێردێکیان مرد ئەوانیشتیان و لە باخچەی پشتەوەی حوشەکەی خۆیان خستیانە گۆڕ ساڵان هات و ساڵان چوو بەرە بەرە لە پیرەمێردەکان ئەمرد تاکو خۆی و ئەو پیرەمێردەمانەوە کە کاتی خۆی هێنایەوە بۆ ماڵ چەند ساڵێک پێکەوە بوون دواتر ئەم پیرەمێردەش نەخۆش کەوت کوڕە خزمەتێکی باشی کرد کە دەستی لەمی شت ڕۆژێکیان پێیوت بۆ خۆ دەزانی ئەوە دوانزە ساڵی ڕەبقە باشترین پەزێرایم کردوون ماندوو بووم لەگەڵتان پیرەی نەخۆشی ژووتی ڕازەکەی کوڕم درێغیت لێ نەکردین یەکەیەکە ئەوان مردن مردنیش لە ڕێی هەموو کەسێکدایە کوڕەژووتی دەێستا پێم بڵێ نهێنی ئەو گریانەتان چییە؟ پیرەمێردەی نەخۆش لە وەڵام داوتی کوڕە شیرینەکەم تۆ پێویستت بەو زانیاریە چییە؟ من هەموو جارێک نزام کردبێ پاڕاومەتەوە خوا ئەوەی بەسەری هێناوم بەسەر کەسی تری نەهێنێ جاگەر ئەتەوێ وەکو ئێمە خەفەت باربیت و چاو بەگریان ئەوە ئەو دەرگایە بکەرەوە ئیشارەتی دەرگای ژوورێکی بەرامبەری کرد کە ناو ژوورەکەت بینی پەشیمانە بیتەوە لە کاتێکدا پەشیمانی سوودی نابێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی وەزیرەکە درێژەی بە چیرۆکەکەی داوتی پیرەمێرد نەخۆشیەکەی سەختتر بوو دوای چەند ڕۆژێک مرد کوڕە ئیفلاس کردوەکەش بەڕێو ڕسمێکی جوانشتی و لە باخکەی دوا و لە لای گۆڕی پیرەمێردەکانی دیناشتی چەند شەوێک بە تەنیا مایەوە ڕۆژێکیان چوە بەردەم ئەو دەرگایی کە پیرەمێرد پیشانی دابوو ئامۆژگاری کرد بوو نەیکاتەوە سەیری کرد تۆڕی جاڵجاڵۆکە دایپۆشی بوو چوار قفلی ژەنگاوی زۆر کۆنی لێدرا بوو ویستی بیکاتەوە بەڵام ئامۆژگاری پیرەمێردەکەی بیرکەوتەوە بۆیە لێ دوورکەوتەوە بەڵام هەر حەوت ڕۆژ خۆی بۆ گیرا ڕۆژی هەشتم هەر چوار قفڵەکەی شکان چوە ناوە داڵانێکی تەنگ بوو کوڕە دەستی کرد بە ڕۆشتن نزیکەی سعاتێک بە داڵانەکەدا ڕۆشت ئەمجا چوە سەر کەناری دەریایەک کوڕەکە و تەڕوانین بە هەر چوار لادا هێندە دیمەنێکی دڵڕفێن بوو چاو لی تێر نابوو لە ناکاودا هەڵۆیەکی زۆر گەورە لە ئاسماندا پەیدا بوو داهاتەوە بۆ کوڕە و چنگی پیاکرد و بەرز بووە زۆر ڕۆشت دواتر لە دوورگەیەکدا لە ناوڕاستی دەریایەکدا نیشتەوە و کوڕەی ئازاد کرد کوڕا هەرچەند بە دوورگەکەدا گەڕا کەسی نەبینی سەراسی مەبوو نەیەزانی ڕوو لە کوێ بکە ماوەیەک مایەوە تاکو ڕۆژێکان لە کەنار دەریا دانیشت بوو لە دوورەوە چەند کەشتێکی بینی زۆر دڵی خۆش بوو لە دڵی خۆیدا وتی بەڵکو ڕزگاربوونم لەم چۆڵەوانێدا لەسەر دەستی ئەم خاوەن کەشتیانە بێ هێندەم زانی بەلەمێک لە نزیکمەوە بریسکە داتەوە لە داری کاج دروستکرا بوو دوو سەڵی پێوە بوو ئەبریسکایەوە و لە تەختەی ئەبەنووس دروستکرابوون تەنیشتەکانی بە پارچە پلێتی زێڕین ڕازابووە کە هاتنە پێشەوە ڕوانم دە ئافرەتی تایە بەرگی ئاوریشمیان لەبەردا هێندە جوانن ئەڵەی مانگی چواردن کیژێکیان تاجێکی زێڕینی لەسەردایە بە گۆی مرواری و یاقود ڕازاوەتەوە بە نەقێم دەورە دراوە هەستا و بازی دایە کەنارەکە و دەستی گرتموتی بەخێر بیت زاوای شیرین دەسڕۆکێکی ئاوریشمی کردەوە و بڕێ زێڕی تیا بوو پێشکەشی کوڕی کرد ئەمجا دەستی کوڕی گرت و بردی و سواری بەلەمەکەی خۆیانی کرد کە سەیری ناو بەلەمەکەی کرد فەرشێکی تیاڕاخرە بوو هێندە نایە بوو جوان بوو لە وێنەی نەبوو کوڕە کەوتبووە نێوان دە ئافرەتەوە یەک لە یەک جوانتر بڕوای بە چاوی خۆی ناکرد و پێی وابوو لە بەهشتایە ئەمجا بەلەم بە دەریادا کەوتە سەوڵێدان ماوەیەک ڕۆشتن تا گەشتە کەنار دەریا ئەمجا کیژان دابەزین و منیان برد کە ڕوانیم سربازانێکی زۆر هەموو پرچەک و ئاڵا شەکاون تەپڵ و کەڕەنا هێندە زۆرن مەگەر خوا بۆ خۆی بزانێ ژمارەیان چەندە هێندەم زانی چوار شۆڕسوار هاتن و ئەسپێکیان پێەیە زیلکرا و قەڵپوز زێڕین نەقێن تێکرا و سواریان کردم دوو سواریان لای ڕاست و چەپیان گرتم سوارێکیان لە پێشەوە بوو سوارێکیشان بەدوام کەوتبوو زۆر بەڕێزەوە بردمیان تا گەشتینە مێرگزارێکی ئاوەدانی سەوز لەوێدا چەندین کۆشک و تەلار هەبوون شارێکی خۆش و ڕازاوە پڕبوو لە ڕز و باخ و بێستان ڕووبار و کانی و ئاوێکی زۆر گوڵ و گوڵزار و جۆرەکانی بولبل شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو